ئین تا ئەو کاتی کە خوێن لە جەستەمانایە کەسیش هەڵنەخەڵەتێ نە بە دەساڵەتەکەی نە بە پارە و سەرۆت و سامانەکەی ئەوەی ئەمڕۆ زۆر کەس زۆر فیرعون هەبوون بەخوا زۆر فیرعون هەبوون لە فیرعونیش گەورەتر ئەیوت ئەنە ڕبکم الأعلى من پەروەردگاری ئەو گەورەی ئێوەم بەڵام خی گەورە لە ناوی بردن زۆر کەزەیەم ڕحساب بۆ سەدان سوار ناکاتەوە لە دوای خۆی کێ ناکاتەوە پشتی لە سەد سوار مونا بسێنێ لای میر و سەردار پشتی لە سکی نەرمتر ئەکەن بازاڕی شەقی گەرمتر ئەکەن بەخوا لەو قیامەتە پشتی لە سکی نەرمتر ئەکەن ئەو کەسی کە ئەمڕۆ ملنایە ئەو کەسی کە ئەمڕۆ دوژمنی خوایە ئەو کەسی کە ئەمڕۆ بەخواڵ خوایە تۆ نەوزانیوە لەبەرەوەی کافر و یا لەبەرەوەی دەوڵەمن و فەقیرە دروست کردووە بۆیە داوای میلەتی خۆمانەکەین میلەتی خۆمان خۆش